وەک مرۆڤە بەرجەستەکان ڕەفتار بکا. وتم مەرجی باوەڕبەخۆبوونی بەرز ئەوەیە کە بەڕێز، ڕەوشت جوان و ئاسوودە و بە دڵ نزیک بیت، بۆ ئەوەی ئاوا بەو چەشنە بیت کە ئەبێ وەک پیاوە بەرجەستەکان ڕەفتار بکەیت و بۆ ئەوەی وەک ئەوان ڕەفتار بکەی ئەبێ سەرمەشقی خەیاڵی و ڕاستەقینەت هەبێ. سەرمەشقە خەیاڵی و بەرچاوەکان بۆ گەشەکردن و پێشکەوتن لە هەر بوارێکدا بەتایبەت لە بواری خووڕەوشتی جواندا وەک باوەڕبەخۆبوون تۆ ئەبێ سەرمەشقێکی خەیاڵی و بەرچاوت هەبێ، شێوەی مرۆڤێک کە باوەڕبەخۆبوونی باشی تێدایە لە خەیاڵی خۆتدا دابنێ و هەروەها سەیری مرۆڤ یان ئەو مرۆڤانە بکە کە بەڕاستی لەبەر چاوتدان و باوەڕیان بە خۆیان زۆرە. هەرچی ئەو سەرمەشقانە نزیکتر بن لێت باشترە، هەر ئێستا سەرمەشقەکانت دیاری بکە. پێشنیارم ئەوەیە کە چەند کەس هەڵبژێریت تا کاتێک یەکێکیان هەڵەیەکی کرد سیستەمی بیرکردنەوەت تێک نەچێت و سەرمەشقی ترت هەبێ. ئێستا بەردەوام وریابە هەر کارێک ئەتەوێ بیکەی لە خۆت بپرسە ئایا مرۆڤێکی بەرجەستە و هەڵکەوتوو لەم هەڵومەرجەدا بەو جۆرە ئەجوڵێتەوە ئەو چی ئەکات؟ کاتێ جل ئەکەیتە بەرد کاتێ ئەدوێیت کاتێ توڕەیت و تەنانەت کاتێ ئەتەوێ گاڵتە بکەی سەرەتا لە خۆت بپرسە کە کەسێکی بەرجەستە لەم کاتەدا چی ئەکات و ئایا ڕەفتاری من ئێستا وەک کەسێکی ڕێزدار و باوەڕبەخۆبوون وایە یان نا. پێشنیارم ئەوەیە لە بچووکەوە دەست پێ بکات چۆن نان ئەخۆن، چۆن ئەڕۆن بەڕێدا، چۆن ئەدوێن، چۆن گاڵتە ئەکەن و تەنانەت چۆن سەلام ئەکەن. بۆ ماوەی هەفتەیەک ئاگاداری خۆتان بن تا بە تەواوی وەک کەسێکی هەڵکەوتوو بجوڵێنەوە تا ئەو شێوازە بۆتان ببێتە پیشە کاتێ وەک مرۆڤە هەڵکەوتوەکان ئەجوڵێنەوە ئەوا ڕێز و نرخێکی زیاتر بۆ خۆتان دائەنێن ئاکامی ئەو شێوازە بۆ خۆشتان سەرسوڕ هێنەرە دروشمی کۆمپانیایەکی و پۆشاکی ئەمریکی ئەمەیە باش جل لەبەر کەن ئەگینا قورس ئەکەوێ لەسەرتان ڕواڵەتێکی بەرجەستەتان هەبێ ڕواڵەت ڕەفتار و ڕەوشتی کۆمەڵایەتی تۆ ئەتوانێ پیشاندەری باوەڕبەخۆبوونت بێ باوەڕبەخۆبوون بابەتێکە کە تاڕاددەیەکی یەکجار زۆر پەیوەندی هەیە بە کەسایەتیتەوە. هەرچی ڕەوشتت باشتر، تەندروستتر، کەشخەتر، ساکارتر و بەڕێزتر بێ، باوەڕت بە خۆت زیاتر ئەبێ. وتم پێش ئەنجامدانی هەر کارێک لە خۆت بپرسە، کەسێکی بەرجەستە لەم کاتەدا چۆن ڕەفتار ئەکات و ئایا ڕەفتاری ئێستاکەی من وەک ئەو وایە یان نا؟ ئەمیش وا پێویست ئەکا کە تۆ لە کەسێکی بەرجەستە و بەڕێز لە هەر تەمەنێکدا بی، وێنەیەکی خەیاڵی باش و ڕوونت هەبێ. لەوانەیە کەسەکە لە هەندێ ڕەفتاردا هەڵکەوتوو بێت و لە هەندێکی دیکەدا نەبێ. هەر بۆیە وتم چەند سەرمەشق دیاری بکەن بۆ خۆت. تەنانەت کاتێ ئەتەوێ بچیتە ناو کۆمەڵێکەوە، پێش چوونە ژوورەوە بە خۆت بڵێ، کەسێکی هەڵکەوتوو چۆن ئەچێتە ناو کۆمەڵێکەوە، چۆن ڕەفتار ئەکا و تۆش وەک ئەو بە. بەو شێوازە تۆش بە ئاسانی ئەتوانی ڕەفتاری هەڵکەوتوانە بکەیتە پیشەت، لە بیرت نەچێ ئەو چاولێکەریە نابێتە فشار و ناخۆشی بێت ئەبێ بەو پەڕی ئاسودەی و حەزی زۆرەوە ڕاهێنان بکەیت ئەم بەشەش بە کۆتا هات.